پرسیاری یەکەم ئەگەر کەسێک لە تەمەنی خوار پانزە ساڵی تاوانی کردبێ بۆ نمونە دزی کردبێ ئێستاش بزانێ ماڵی کێیە ئایا چی بکات براکانم کۆمەڵێک تاوان هەیە کە حەقی بەندەکانی خوای تێدایە کۆمەڵە تاوانیش هەیە تەنها حەقی خوای پەروەردگارە تەوبەکردن لەو تاوانانەی کە تەنها مەحضی حەقی خۆی پەڕۆردگارە ئەوە بۆ دەبێ ئینسان بۆ نمونە تا ئێستا نوێژی نەکردووە یا بە ڕۆژوو نەبووە یا بۆ نمونە بڵین درۆی کردووە بە هەر حاڵ تاوانێکی کردبێ کە مافی خەڵکی نەخواردبێت ئەوە دەبێت چی بکات؟ ان یقلع عن الذنب مەرجی تەوبەکردنەکەی ئەوەیە کە دەست لەو تاوانە هەڵگرێ تا ئێستا نوێژی نەکردو لەمە دوا بیکات تا ئێستا درۆی کردو لەمە دوا تۆبە بکات درۆ نەکات نەزەری کردو لەمە دوا نەزەر نەکات و بڕیار بدا لە ناخی دڵیەوە بڕیارێکی جازم کە نەچێتەوە سەرەوە تاوان و پەشیمان بێ لێی و داوای لێخۆشبوون لە خوای گەورە بکات هەوڵدات لەمەو دوا کاری چاکە بکە ئینە الحەسەناتی یودهبنە سەیئات چاکە خراپەکان لادەبن بەڵام ئەگەر جۆری دووەمی تاوان بوو تاوانەکە پەیوەندی بە بەندەکانی خواوە بوو مافی بەندەکانی خی گەورەی خواردبوو ئەوە سەرەڕای ئەو مەرجانەی تەوبە کە باسمان کردن لە جۆری یەکەم، مەرجێکی تریش هەیە ئەویش چییە؟ حەقی خاوەن حەق بگێڕێتەوە. جا دوای ئەو تەقسیمە دەینە سەر چی؟ ئەگەر کەسێک ئەم تاوانانەی کردبێ موکەلەف نەبووبێ، وەکو لە سوالەکەدا هاتووە لە پانزە ساڵ تەمەنی کەمتر بووە یا بالغ نەبووە، عاقڵ نەبووە، دەڵێن دیسان دوو جۆر تاوان هەیە، ئەگەر جۆری یەکەمی کردبێت ئەو کەسەی کە لە پانزە ساڵ کەمتر بووە تاوانی ئەوە ڕفی عنه القلم قەڵەمی لەسەر نییە تاوەکو بالغ نەبوو بێت جا بلوغەکەی لە ساڵی چەند بووە رفع القلم عن ثلاث وعن الصبي حتى يبلغ مناڵ تاوەکو بالغ نەبێ قەڵەمی لەسەر نییە درۆی کردووە بۆ نمونە یان هەر تاوانێکی کردبێ کە بینی خۆی خی پڕودگار بێ حەقی خواابێ ئەی کە هاتبێ و دزی کردبێت ئەمەیان جۆری دووەمە ڕاستە وەکو تاوان تاوانبار نابێت بەڵام لەسەریەتی کە عاقل بوو بالغ بوو فکری کردەوە یا پێش ئەوە کە باوک و دایکی یعنی وەلی ئەمرەکەی زانی کوڕەکەی دزی کردووە واجبە لەسەر وەلی ئەمرەکەی یا کە وەلی ئەمری نەبێ یا نەیزانی بێ دوایی بۆ خۆی باڵغ بۆ عاقڵ بوو واجبە لەسەر ئەو کەسە ماڵی خاوەن ماڵ بگەڕێنێتەوە دەبێ بیگێڕێتەوە مادام دەشڵێ کە ئێستاش بزانێ ماڵی چێە دەبێ ئەو ماڵە بگێڕێتەوە لێرەدا ئیشکالێک دروست دەبێت ئەی ئەگەر بێت و فیتنەیەکی گەورە دروست بێ کاتێک کە بچێ ئەو پارەیە بەرێت لەوەی فیتنە دروست نەبێ براکەم ئەگەر بڵێ من مناڵ بووم بالغ نەبوو بووم عقلم نەبووە تێنەگەیشتوم ئەو کارم کردو ئێستاژەوە پارەکەی بۆم هێناونەتەوە ئەگەر بزانی ئاوا بە حکمەتەوە بیبیت و داوای گردنازایین لێ بکەیت و پارەکەی بۆ بەریتەوە بیبەوە کە زانیت خاوەن ماڵەکە خاوەن حەقەکە ناحاڵیە یا لەوەنەیە فیتنەیەکی گەورە دروستکە لای خەڵک باست کە ئابڕوت ببە کێشەیەک ڕوو بدە ئەو کاتە هەوڵدە بە وەسیلەیەکی ناڕاستەوخۆ ماڵەکە پارەکە بگەێنێتەوە دەستی کابرا شەر نییە تۆ بڵێ وەڵام من بووم و کاتی خۆی دزیم کردو ئەوام کردو ئەوام کرد بیخەیتە زەرفێکەوەو نامەیەکی لەگەڵ بنوسیت فلانە کەس ئەو پارەیە کە ئی تۆ بووە کاتی خۆی مناڵێک دزیوێتی و ستا هەستی پێکردو تۆبەی کردوەوە گەڕاندوێتیەوە دەتوانی بە مناڵێک دابیدەیتە دەستی مناڵێک و بیبات یان بە هەر شێوازێک بێ کە بزانی دەگاتە دەستی بەم شێوازە ئەوە چارەسەرەتی والله اعلم بۆ کۆتایی پێدەنین الحمدلله وصلى الله وسلم على رسول الله